هەموو یەکێک لە ئێمە جار جار تووشی ڕۆژگارێک دەبێت کە تیایدا هەست بە پەڕی بێ ئومێدییەکە و بۆ حاڵی خۆی دەگری و تیایدا هەموو شتێک لە چواردەوریدا ڕەنگی ڕەش دەپۆشێ بیر و هۆشیشی پێی دەڵێ کە تازە جارێکی دیکە ناتوانێ لەسەر پێی خۆی ڕابوەستێتەوە ئەوەش کە ڕوویداوە کۆتایی ڕێگایە و خاڵی کۆتایی ڕووداوەکانە بۆ ئەو ئیدی نە گەڕانەوە بواری مە مانەوە و هەستانەوە هەیە لە دوای ئەو کەوتنەوە جا ئایا مە سەلەی ژیان بەم جۆرەیە؟ کەوایە لە سەر هەموو کەسێک پێویستە بۆ ئەوەی سەرکەوتوو بێ دوور کەوێتەوە لە کەسانی ڕا ڕاو ڕەشبین و سربێو ڕووخاو ئەوەی بە هۆی دوور کەوتنەوەمان لێیان پێمان ئەڵێن کە زۆر کەمترە لەوەی کە تووشمان ئەبێ بە هۆی هاوەڵی کردنیانەوە. چونکە ڕووخان و ڕاڕایی و بێتاقەتی و ڕەشبینی نەخۆشین، وەک هەڵامەت و سیل و کۆلێرا هەر یەکە و بە جۆرێک بڵاوە بێتەوە، بەڵام هەر هەموویان سارین و لە خەڵکی تووشبووەوە بۆمان ئەگوازرێنەوە، جا تۆ ئەتەوێ لە کام بەرە بی، ڕووخاو یان سەرکەوتوو؟ لەگەڵ بیری خراپ و کەوتنە ناو تاوان و ڕووخان یان لەگەڵ سەرکەوتووان و پێشڕەوان و دانا و زانا و خاوەن کەسایەتی بەهێز و هەبوو و ئیجابی و پلەی زانستی و کۆمەڵایەتی بەرز؟ تۆ کامیانت ئەوێ بڕیار بدە با لەگەڵ ئەوەدا بی. هەمیشە سەرکەوتوان ئەو دەستەواژەیە ئەڵێنەوە و ئەڵێن سەرکەوتن هەموو شتێک نییە بەڵکو هەوڵدان بۆ سەرکەوتن هەموو شتێکە تۆ کە ژیانت ڕاگوزەراند بە سەرقاڵ بوون بە نوشوستی و ڕووخان و داماوبوونی ئەم و ئەوەوە، ئیتر کوا کاتت بەدەستەوە مێنێ بۆ بیرکردنەوە و هەوڵدان بۆ سەرکەوتن؟ تۆ کە ژیانت داغان بوو بە چەرمەسەرییەوە چۆن ئەتوانی سەربکەوی؟ ئیتر چۆن جەماوەرەکەت و هاوڕێکانت پێش ئەخەی؟ تۆ ئەگەر زۆر سەرگەرمی ئەو چیرۆکە نێگەتیڤانە ببی کە ئەکەویتە ژێر کاریگەری بیانووەکانیانەوە وەک ئەوەی شەرعیەت دەدەی بەوەی کە خەڵکێک هەبێ دزی بکا یان خراپە بکا یان پیاو بکوژێ یان گەندەڵ بێ بڕوات ئەگۆڕێ بەوەی کە مرۆڤ خۆی سەرچاوەی چاکە و خراپەی خۆیەتی بەڵکو ڕات ئەچێتە سەر ڕای ئەوەی کە هەمیشە ئەڵ وەک ئەڵێ ئەو کەسەی کە وای لێکردم دزی بکەم یان باوکم هانی دام و من کارێکی خراپە بکەم یان هاوڕێکەم هانی دام کارێکی خراپە بکەم ئیتر منیش بەو شێوەیەم یان منیش بەو شێوەیە گەندەڵم. لە کاتێکدا بیڵ گەیتس خاوەنی کۆمپانیای مایکرۆسۆفت دەڵێ ئەگەر لە کارەکانتدا سەرکەوتوو نیت مێشکی کەسوکارت مەکۆڵە و واز لە ناڵەناڵ بێنە و چاوێک بە دەنگکردەوەکانتدا بخشێنەرەوە و لە هەڵەکانت ئامۆژگاری و وانە وەربگرە واتە لەوانەیە خەڵک یان ماڵ و دەوروبەر و هاوڕێکانت هانت بدەن بۆ ڕێگایەک یان کارێکی دیاریکراو بەڵام ئەوە تۆی بڕیارەدەی ئایا ئەو کارە کەیت یان نا کەس ناتوانێ بە زۆر ناچارت بکا، تەنانەت ئەگەر جارێکیش لە ژێر هەر فشار و هەڵەیەکدا کارێکی خراپی لەو شێوەیەت لێ وەشایە واتوانی لە سەری بەردەوام نەبی، لەم جیهانەدا کەس نییە تۆ مەجبوور بکا لە سەر ئەو کارە خراپە بمێنیتەوە، لە زۆر کاتدا دۆڕانی ڕووبەڕووبوونەوەیەک فێری بردنەوەی هەموو ژیانت ئەکا، تەنها دڵێک و بڕیارێک بەسە بۆ ئەوەی وات لێ بێ کە فریشتەکانی ئاسمان ئیرەییت پێ ببەن سەرکەوتن چاوەڕێتە و هێشتا درەنگ نەبووە. ئێستا نە زووە نە درەنگە، ڕێک ئێستا کاتی خۆیەتی. لە ئێستاوە توانی دەست پێ بکەی. بیرت جەم کە و یەک ئاڕاستە وەرگرە و ئامانج دیاری بکە و بڕیار بدە. بەرەو خاڵی سەرکەوتن هۆکار بگرەرە بەر. ئەوەش بزانە کە کەسانی سەرکەوتوو بە خێرایی بڕیارە دەن و بە هێواشی ئەیگۆڕن، بەڵام کەوتووەکان بە هێواشی بڕیارە دەن و بە خێرایی ئەیگۆڕن. ئەوەندەی بتوانن بەدوای چیرۆکی ژیانی سەرکەوتوانی جیهانەوە بن، لە ژیاندا ئافرەتانێکی زۆر هەن لە بوارە جیاوازەکاندا بوێر و سەرکەوتوو و بێ وێنە بوون، پیاوانێکی بلیمەتی زۆرترمان هەن، بەڵام وردەکاری سەرکەوتنەکەیان نەزانراوە، نەک هەر چیرۆکی سەرکەوتن، بەڵکو زۆرجار ئاخاوتنی ئاسایی یان گفتوگۆیەکی کورت لەگەڵ کەسێکی حەکیم و دانادا بەقەد مانگێک خوێندنەوە بەسوودەبێ. ئەوەی کە مرۆڤ ئەگۆڕێ زۆر جار شتێکی گەورە نیە بەڵکو کاریگەریەکی گەورەی هەیە وتراوە لەگەڵ عەتر فرۆشدا ببە بۆنی خۆشت بۆ دێ و لەگەڵ ئاسنگەردا هاونشین بە پریشکت بەرەکەوێ گرنگ نیە تۆ ئێستا لە چ پلەیەکی ژیاندای گرنگ ئەوەیە لەم کاتەوە بەرەو کوێ هەنگاو هەڵەگری بڕۆ و بگەڕێ و نهێنی سەرکەوتن بدۆزەرەوە ببینە و بزانە هاوڕێ و هاوپۆلە زیرەکەکانت لەناو هەمان پۆلەکەی تۆدا ئەخوێنێ بۆچی ئەو زۆر بە ئاسانی نەوەد و نۆ ئەهێنێ بۆ تۆ بە هەزار حاڵ پەنجا ئەهێنی ئەوە سەرکەوتنە نهێنی ئەو سەرکەوتنە چیە تۆ لە شەشی زانستیت بیر بکەرەوە بۆچی هاوپۆلی وات هەیە کۆلیژی پزیشکی وەری ئەگرێ و هیواش هەیە پەیمانگاش وەری ناگرێ بۆچی نهێنی سەرکەوتنی ئەو چیە بە دوایدا بڕۆ تا لە سەرکەوتوان بی لە خوێندنگاکان داوانەکان فێرەبین پاشان ڕووبەڕووی تاقیکردنەوە ئەبینەوە بەڵام لە ژیاندا ڕووبەڕووی تاقیکردنەوە بینەوە پاشان وانەکان فێربین ئەگەر تۆ کاسپیەکەیت یان بە بازاڕکردنەکەی بە درێژایی دە ساڵی ڕابردوو ژیانت بە شێوەیەک بەرەو پێش نەڕۆیشتووە وەک فڵان هاوپیشەت کە ژیانی خۆی و ماڵ و مناڵی بە تەواوی گۆڕیوە و بۆتە مرۆڤێکی تر و لەگەڵ سەرکەوتوان و پلە بەرزەکانی وڵات هاونشینە ئەی تۆ بۆ وانیت بیرت لێکردۆتەوە نهێنی سەرکەوتنی ئەو چیە ئەو کەسەی کە داهاتی ساڵانی ملیۆنێکە، هەزار جار زیاتر کار ناکا لەو کەسی کە داهاتی ساڵانی هەزار دۆلارە، بەڵکو نهێنیەکە لە چۆنێتی بەکارهێنانی بیردایە، گوێ بگرە و دڵت ئامادە بکە بۆ بیستنی نهێنی سەرکەوتن. هەربۆیە لە ژیانتدا بیر لەوە مەکەرەوە کە خەڵکی لە خۆت ڕازی بکەی، ئەمە ناشکاتە ئەوەی کە لە خۆتیان بوروژێنی، سنورشکێنی زۆر جار هۆکاری سەرکەوتنە، کلیلی دۆڕاندنەوەیە کە هەوڵی ڕازیکردنی هەموو ئەوانە بدەی کە یان ناسی، خۆت مەپێوە بەوەی تا ئێستا بەدەستت هێناوە، بەڵکو بەپێی تواناکانت ئەتوانی چی بەدەست بهێنی، بەو شێوەیە خۆت بپێوە، بەو ئاڕاستەیە بیربکەرەوە هەموو بیرێک کە بەمێشکماندا دێ و بۆ ماوەیەک لە فیکریدا ئەبین وەک ئاودێری وایە لەناو کێڵگەیەکدا بەڵام تا ئەو فیکرە نەچێنین بە چاک یان بە خراپ بە هیچ بەرهەمێک نادا بە دەستەوە کەواتە خەم و خەفەت بخەرە لاوە و یەک پەیام و یەک زمان و دڵ و ئیرادەت بکە بە یەک و بەرەو ئامانجێکی ڕوون و نووسراو هۆکار بگرەرە بەر لە ڕێدا خۆت بە تەنها مەزانە و خەم مەخۆ بە خوا مەڵێ خەمێکی گەورەم هەیە بەڵکو بە خەم بڵێ خوایەکی زۆرتریشت پێ دەبەخشێ. کەشتی تایتانیک گەورەترین شارەزایانی بوارەکە دروستیان کرد، کەشتیەکەی پێغەمبەر نوحیش سەلامی خوای لێبێ بە بێ شارەزایی دروست کرا، ئەوەی یەکەمیان نقوم بوو، ئەوەی دوەمیشیان مرۆڤایەتی هەڵگرت، سوپاس و ستایش بۆ ئەو خوایی کە سەرکەوتن هەر لەوەوەیە. وتراوە عەقڵی گەورە ئامانجی هەیە و ئەوانی تریش تەنها هیواخوازن. بۆوەی سەربکەوی ئەوە مەکە کە شکستت بۆ دەهێنێ. یەکبونی ئامانج لە بنەماکانی سەرکەوتنە. کاتێ کە گەشبین دەبی هەمیشە لە یادت بێ کە کارەکەمان دەبێ باشتر بێ. کۆششکردن فاکتەرێکی گرنگە لە فاکتەرەکانی سەرکەوتن. تاکە بەربەست لە بەردەم دەستکەوتەکانی بەیانی باوەڕبوونمانە بە ئێستا. ڕێگای کارکردن بۆ شتەکان لە هەڵوێستەکاندا دیاری ئەکرێ. سەرکەوتن پێویستی بە یەکڕیزی ئامانج هەیە. مرۆڤ بەرهەمی بیرکردنەوەی خۆیەتی، ئەوەی بیری لێ ئەکاتەوە پێکی دەهێنێ. هەر سەبارەت بە سەرکەوتن وتراوە سەرکەوتن بریتە لە خۆ بەدەستەوە نەدان تۆڵا لە سەرکەوتوەکان مەکەرەوە بەڵکو لیانەوە فێر ببە ساتی بڕیار ساتێکی چارەنووسسازە بۆ گەیشتن بە سەرکەوتن. بەکاربەران ژمارەن، بەڵام کڕیارەکان مرۆڤن. نیوەی ژیان بەختە، نیوەکەی تر رێکخستن، ئەو بەشە گرنگترینیانە، چونکە بەبێ رێکخستن نازانیت چی لە بەخت بکەی. هەتا ئەگەر لە ڕێگەی ڕاستیش بووی بە بێدەنگی دامەنیشە لە ژیانتدا. سەرکەوتن پلیکانەیەکە کەس ناتوانێت سەر بکەوێت بە سەریدا کە دەستەکانی لە گیرفانی دابێ. هەرگیز لە ژیانتدا بە تامی خۆشی خواردن فریو مەخۆ تاوەکاتەی سوودەکانی ئەو خواردنەت بۆ دەرەکەوێ. بە گریانی کەسانی دونیا نەویست فریو مەخۆ تا بۆت دەرەکەوێ کە بەردەوامە لەسەر دونیا نەویستییەکەی. بە بانگەشەی هیچ کەسێک فریو مەخۆ تا نزیکەکانی گەواهی بۆ دەن. بە حەماسەت و گوڕوتینی هیچ لاوێک فریو مەخۆ تا بە ناڕەحەتی و ناخۆشیدا تێپەڕێ. بە بانگەشەی هیچ کەسێک فریو مەخۆ، کە لاف و گەجافی نیشتیمان پەروەرەی لێدا تا بێتە وەزیر یان کاربەدەستێکی باڵا. بە سوێندی فرۆشیار فریو مەخۆ تا حەز و ئارەزووی بۆ کڕینی کەلوپەلی بەرامبەر دەرەکەوێ. ئەڵێن دوو پیاو خەریک بوون لە دەرگای یەکێک لە فڕۆکەخانەکان ئەچوونە ژوورەوە، پیاوی یەکەمیان کەسێکی یابانی بوو دوو جانتای گەورەشی بەدوای خۆیدا ڕاکێشا، ئەوی تریان کەسێکی بەریتانی بوو کە یارمەتی یابانیەکەی ئەدا بۆ هەڵگرتنی جانتاکەی لە کاتی تێپەڕینیان بە خاڵی گومرگی، لەم کاتە کاتژمێرە دەستیەکەی یابانیەکە بە نائاسایی لێیدا، کابرای یابانی دوگمەیەکی داگرت و بە تەلەفۆنە هەرە بچووکەکەی سەر کاتژمێرەکە قسەی کرد. کابرای بەریتانی کە ئەمەی بینی تووشی شۆک بوو لەم تەکنۆلۆژیا پێشکەوتووە، هەربۆیە بڕی پێنج هەزار پێنج هەزار دۆلاری دا لە بەرامبەر کاتژمێرەکەدا بە یابانیەکە، بەڵام یابانیەکە ڕەتی کردەوە کە بیفرۆشێ. بەم شێوەیە کابرای بەریتانی بەردەوام بوویە لە یارمەتیدانی یابانیەکە لە هەڵگرتنی جانتاکانی، دوای چەند چرکەیەکی تر دووبارە کاتژمێرەکە زەنگی لێدایەوە، بەڵام ئەمجارەیان یابانیەکە قەپاخی کاتژمێرەکەی بەرز کردەوە و شاشەیەک و کیبۆردێکی زۆر جوان دەرکەوتن کە بەکاری هێنا بۆ وەرگرتنی نامەی ئەلیکترۆنی و وەڵامدانەوەی ئەم جارە کابرای بەریتانی بە سەرسوڕمانی زیاترەوە سەیرێکی یابانیەکەی کرد و بڕی بیست و پێنج هەزار دۆلاری بۆ خستە ڕوو، بەڵام دووبارە یابانیەکە وتی ئەم کاتژمێرە بۆ فرۆشتن نییە. لەگەڵئەوەشدا کابرای بەریتانی هەر بەردەوام بوو لەسەر یارمەتیدانی لە هەڵگرتنی جانتاکانی و بۆ جاری سێیەم دیسان زەنگی کاتژمێرەکە لێی دایەوە، بەڵام ئەمجارەیان کابرای یابانی بەکاری هێنا بۆ وەرگرتنی فاکسێک و ئەمجارەیان کابرای بەریتانی زیاتر شەیدای کاتژمێرەکە بوو هەر بۆیە پێداگری کرد لەسەر کڕینی کاتژمێرەکە و بڕی سێ سەد هەزار دۆلاری بۆ پێشنیار کرد لەم کاتەدا یابانیەکە پرسی ئایا ئەم بڕە پارەیەت پێیە؟ بەریتانەکەش دەفتەری چەکەکەی دەرهێنا و چەکێکی بەم بڕە پارەیە بۆ واژوو کرد. لەم کاتەدا یابانیەکە کاتژمێرەکەی بەکارهێنا بۆ وێنەگرتنی چەکەکە و ناردنی وێنەیەک بۆ بانک و حەواڵەکردنی بڕە پارەکە بۆ حسابی خۆی لە بانکێک لە سویسرا، ئینجا کاتژمێرەکەی لە دەستیدا کەند و بە کابرای بەریتانیدا و دوورکەوتەوە، بەڵام بەریتانیەکە هاواری کرد بوەستە، جانتاکانت لەبیرکرد، کابرای یابانی وەڵامی دایەوە، ئەمانە جانتای من نین بەڵکو پاتری کاتژمێرەکەیە. کەواتە چەندین جار لەناو کارەکەتدا گوێبیستی بیرۆکەیەکی جوان بووی، لە دواییدا یەکسەر پاڵپشتیت کردووە، بەبێ ئەوەی ڕێگای کارکردنەکەی بزانی، یان ئەوەی کە چی پێویستە دەبێ، یان دەرەنجامەکانی چی دەبێ. کەوایە بە باشی بیربکەرەوە بەر لەوەی کە بڕیار بدەی.